کاسێتی سیانزەهەم دیوی دووەم. ئەمڕۆکە کە توانیومە قاچێ بخەمە ناو ژیان وام لێهاتووە لە گەڵا و درەخت نەترسم بەهۆی ئێوەیە من قەرزارباری ڕووناکی ئێوەم هیچ کەسێک نییە لەگەڵ ئێوەدا بژی و قەرزارباری جوانی و ڕووناکی و لێبوردنتان نەبێ بەڵام وەفاداری ئینسان بۆ ئینسان لە هەموو شتەکان گەورەترە مرۆڤ دەبێ قەرزەکانی خۆی بداتەوە. وانیە مرۆڤ دەبێ قەرزەکانی خۆی بداتەوە. خوشکە سپیەکان لەو پێ دەشتەدا بە کراسە سپیەکانیانەوە دەگریان و دەیانگوت، تۆ قەرزار نیت، مەڕۆ، تۆ ناگەیتە ئینگلستان، ئێمە دەزانین خەونمان پێوە بینیویت، شێخی خەم، باوکی ئازارەکان، تۆ ناگەیتە ئینگلستان، لەوێ لە دەریادا ون دەبیت، مەڕۆ. من و ئەوان جەنگ و جەدەلێکی شیرینمان دەکرد، هەمیشە لەگەڵ ئەواندا لە جەنگ و جەدەلی شیریندا بووم، من تاکە کەسێ بووم کە دەمگوت ئەم چیرۆکە دوایی نەهاتووە، هەموو ئەوانی دی دەیانگوت تەواو، حیکایەتی سریاس و مردنەکانی دوایی هاتووە، ئەو ڕۆژە لەسەر گۆڕی دواهەمین سریاس تێر گریام، هێند گریام، بە هیچ شتێک ئارام نەدەبوومەوە، ماڵئاوایی کردنم لە گۆڕی پڕۆفیسۆری شەوە تاریکەکان فیغان و فرمێسکێکی گەورە بوو، ئەوان لەگەڵمدا دەگریان و دەنووسان بە دامێنما و دەیانگوت مەڕۆ، من دەگریام، دەمگوت دڵی ئەم مردووە، ژیانی ئەم، هەناسەکانی لێرە نین، بەڵکو لەناو دڵ و ژیان و هەناسەی دوهەمین سەریاسدان، ئەو لەبری هەموو سەریاسەکانی تر دەژی، من دەبێ دوای زیندووەکان بکەوم، دوای زیندووەکان. بە جۆرێ دەگریام، هەستم بە لێرینەوەی ئاسمان دەکرد لەسەر سەرم، هەستم بە دڵی پەژموردە و برینداری خوشکە سپییەکان دەکرد کە دەیانگوت لەدوای تۆ، ئێمە دەبین بە دوو پیرە کچی غەمگین کە چ یادگار و چ کەسێک نابێ دڵمان خۆشکا هاوڕێیانم ئەوان دوو کچ بوون هەمیشە لە ڕابردووی خۆیاندا دەژیان لەو سەردەمەدا ئەستەمە ئافرەتێک بدۆزیتەوە تەنها بۆ ڕابردوو بژی بەڵام ئەوان وابوون بۆ ئەو ڕابردووە بچکۆلەی خۆیان دەژیان منیش بۆ ئەوان بەشێک بووم لەو ڕابردووە سیما و ڕوخساری من وەک سیمای ئەو سەردەمە بوو کە هێدی هێدی دەڕۆیشت و خوشکە سپیەکانی جێدەهێشت، ئەو خوشکانەی دەبوونە بەشێک لە چیرۆکێکی کۆن، چیرۆکێک کە نەیاندەتوانی لێی جیاببنەوە و خیانەتی لێبکەن. لەسەر گۆڕی محەمەدی دڵشووشە هەمان ئازار لە سیمایاندا بینی، هەرسێکمان کێلەکانی گۆڕەکەی ماماچ کرد، هەرسێکمان بە دەنگی بەرز پێمان دەگوت محەمەدی دڵشووشە خۆشمان دەوێی، کە هەستاین گۆڕەکەی جێبێڵین، هەرسێکمان وەک بایەکی فێنک، وەک. شنەیەکی نەهێنی لە هەوادا هەستمان بە ساماڵی ڕۆحی کرد کە سەیری چاوی هەردووکیانم کرد بە غەمگینیەوە گوتیان خوا چای برینەکان دوای ساڵەها بیرکردنەوە لەم کوڕە ئێستا هەز دەکەین خۆشمان دەوێ هەز دەکەین لە یەکەم چرکەوە کە بەج لە تەڕەکانەوە لەسەر ئاوەکان وەستا بوو خۆشمان ویست محیبەتمان بۆی هەبوو بەڵام محیبەتی هیچی پێناکرێ محیبەتێکی بێکەڵک و بێ پاشەڕۆژ من دەستی خوشکە سپیەکانم گرتم و بردنن، دەستم گرتن و بردن و گوتم، لەم گۆڕە دوورکەونەوە، ئەم گۆڕە نائومێدتان دەکا، ئازارتان دەدا، لە قوڵایی دڵمەوە دەمیست هەست بە گوناه نەکەن، دەمویست بە یەقینەوە پاشی خۆیان بژین. من ئێساش هەموو شەوێ کە سەیری دەریا دەکەم، دەڵێم، ئەی دەریای گەورە، ئەی ئەستێرەکان، کۆمەکی ئەو دوو خوشکە بکەن، با بە یەقینەوە پاشی خۆیان بژین، بە دەریا دەڵێم، هەموو ئەم چیرۆکەی من و تۆ و ئەم پەنابەرە وێڵانە دەگێڕمەوە، گوناهبارێکی تیا نییە، ئەی دەریای گەورە، ئەی شەپۆلە خەوتووەکان، من چیرۆکێک ناگێڕمەوە گوناهباری گەورەی تێدابێ، ئیدی چۆن دەشێ خوشکە سپییەکان، فریشتە ڕۆشنەکانی من گوناهبار بن، مرۆڤ خۆی مەخلووقێکی ناسکە، ئاخ خودایە، مرۆڤ بوونەوەرێکی. برین بەرە ئەو ڕۆژە کە لەسەر گۆڕی محەممەدی دڵشوشە دەستی خوشکە سپیەکانم گرت هەستم بەو ناسکێ ترسناکە کرد هەستم کرد ئەوانیش دوو مەخلوقن لە شوشە دوو مەخلوقن گەر بەر هەر شتێ بکەون دەشکێن خودایە کە ترسان کە ترسان. کە ترسام ئێوە نازانن بە چ سامێکەوە ئەوانم لەو گۆڕە دوورخستەوە و پێم گوتن دەبێ ئاگاداری خۆتان بن ئاگاداری دڵی خۆتان بن ئاگاداری لەشتان بن ئێوە دوو کچن لە شووشە دوو کچن لە شووشە ئەو ڕۆژەی لە نیشتیمان هاتمە دەرەوە لەو ساتەدا کە خوشکە سپیەکانم بەجێشت ئەو بیرۆکەیەم تیا سەوز بوو کە ئەوان لە بەرزربوونی من دا دەشکێن، ئەو ترسە تا ئێستاش لەگەڵم دایە، ئەو ترسە گەر ڕۆژێ لە ڕۆژان گەڕامەوە نیشتیمان، دەترسم ئەو دوو کچە وەک دوو بوونەوەری شووشەیی پەراش پەراش بووبێتن و تۆزێکی سپیان جێ هێشتبێ تا من یا هەر یەکێکی تر لە ناویان دا ون ببن. لەو ساتەوە کە لە سەر گۆڕی دڵشووشە هەستاین من سات بە سات و دوای بەدوای ئەوە پتر وەک دوو ژیانی شووشەیی دەمبینین، وێنەکەیان لەبەر چاوم بوو، وێنەی دوو کچ وەک تەم کاڵ دەبنە و کاڵ دەبنە و دەبنە تۆزێکی نەرم، تۆزێ بای دەیبا و بەسەر و زەمینەدا بڵاوی دەکاتەوە، دوو کچ لە هەوادا دەتوێنەوە، تێکەڵ بە تەمی ئێوارەیەک دەبن و ئیتی نایەنە دەرێ، دوو کچ لە دوای خۆیان تەنها دوو ڕەفەی ڕەش جێدەهێڵن کە ڕەفتەی وەفایانە بۆ سەریاسی مەزن، هاوڕێیان. من بەو هەستە ناسکەوە ماڵئاوایم لە خوشکە سپیەکان کرد، بەو هەستەوەی کە ئەوان دەشکێن و من نایانبینمەوە. ئەوان لە ترسی شکان، هێز و توانایەکی گەورەیان خەرج دەکرد، پەیمانێکی هەتاهەتاییان مۆرکردبوو تا نەشکێن، وەڵامی عەشقیان نەدەدایەوە تا نەشکێن، پێویستیان بە برایەکی هەتاهەتایی بوو تا نەشکێن، لە شار هەڵدەهاتن تا نەشکێن، من لە یەکەم شەوەوە لە دەریادا و ترسەم تیا دەژی، کە ئەوان شکاون، ئەوان چوونەتە ناو تەموو. تۆز و تاریکیەوە کە جوانەکانی تیا نوقم دەبێت. بە درێژای و ئێوارەیە کە من خۆم بۆ سەفەر ئامادە دەکرد ئەوان جانتاکەیان بۆ ئامادە دەکردم بە دەنگێ کە بەردەوام ناسک و ناسکتر دەبەوە گۆرانیان دەگوت هەستم کرد لەگەڵ هەموو خەمە گەورەکانی خۆیاندا هەوڵ دەدەن دوا سەعاتەکانی من لەگەڵ ئەواندا شاد تێپەڕێ هەرو ئێوارەیە دوو گوڵی سپیان بۆ هێنام کە خۆیان لە قوماش دروستیان کردبوو دوو گوڵ خستیانە ناو چلەکانمەوە تا لە یادیان نەکەم. هەر ئەو ئێوارەیە لالای سپی بە خۆی و گوڵدانێکی زیو و هەنارە شووشاوێکەیەوە هات، هەمووتان ئەو گوڵدانە زیویەتان لە یادە کە محەمەدی دڵشووشە لە سەر لافاوەکان گرتێوە و لە ئێوارەی بارانەکانی مردنیا پێشکەش بە خوشکە سپیەکانی کرد، ئەوە گەورەترین یادگاری ئەو کوڕە بوو، ئەوان ئەو گوڵدانەیان پێشکەش بە من کرد تا لەگەڵ خۆمدا بە زەوی و دەریاکان دابیژێڕم. هەنارەیە شووشەیەکەی لە پەڕۆیەکی مۆری قەشەنگەوە پێچا بوو گوتی، ئەوەیان هەناری تۆیە، تۆش وەک ئێمە ئەوت خۆش دەوێ. خودایە بتوانێت لەم سەفەرەدا یارمەتیت بدات و لە دەریادا ون نەبیت. من هەردوو یادگارێکم خستە ناو جانتاکە و ناوچاوانی لاولاوم ماچ کرد و گریام. شەو ئیکرامی چێوها و وەک هەمیشە قووڵ بەڵام بێدەنگ و غەمگین بوو، ئەویش چەندەها جار پێی گوتم، لە دەریادا ئاگاداری خۆت بە. من لیستێکی درێژ هیوا و داواکاریم بۆ بەجێهێشت، لیستێ تەنها لە توانای فریشتە گەورەکاندا بوو خەمی بخۆن، لەبەر دەمیدا نووشتامەوە و حەرف حەرف چیرۆکی ئەو ڕۆژانەم بۆ گێڕایەوە، چیرۆکی سەرکەوتنم بۆ لای سەی جەلالی شەمس، چیرۆکی چوونم بۆ خەستەخانەیەکی تاریک و بێدەنگ و ترسناک، چیرۆکی دۆزینەوەی دوهەمین سریاس بە سووتاوی، بەسەرهاتی ژیرانم و دیدارم لەگەڵ یاقوبی سنەوبەردا، حیکایەتی سەرکەوتنم بۆ بن دوهەمین هەناری دونیا و مۆرکردنی سوێندی شێبەتی، هەموو شتانە لە ماوەیەکی کورتدا ڕوویاندا. ئەو سەرسامانە تەماشای دەکردم و دەیگوت، بۆ لەم ساتانەدا؟ بێ بەشم دەکەیت بۆ چەند جوان بووم من ئاگاداری هەموو بم دواهمین شەومان پێکەوە خوارد دواهمین سفرەمان پێکەوە کۆکردەوە و بۆنی دواهمین ماڵ ئاواییمان لە دواهمین نیشتیمان دەهات من پێم گوت ئیکرامی گەورە دەبایە و شتانە هەمووی من بیانکەم دەبایە تاکو تەنها وەک یەکێ کە چارەنووسی خۆی بخاتە سەردەستی بە مردندا بفڕێت هەموو ئەو شتانە خۆم بیانکەم، ئەوان ڕێگای تاک و تەنیای من بوون، ئەو ڕێگایانە بوون کە هیچ کەس لەبری من نەیدەتوانی پێیدا بڕوا، مرۆڤ دەبێ بزانێ کامەن ڕێگاکانی خۆی، ڕێگای تاک و تەنهای خۆی کە کەسی تر لەبری ئەو بۆی نییە پێیا بڕوات، هەندێ ڕێگا لە ژیاندا هەن مرۆڤ کە بە مردووییش بووە دەبێ لە قیامەتەوە بگەڕێتەوە پێیانا بڕوا، چونکە گەر بەو ڕێگایانەدا نەڕوا مردنی ناتەواو دەمێنێتەوە. منیش نامەیە مردنم ناتەواو بمێنێتەوە ئەو نیگای فریشتەیەکی بێدەنگێ بوو بە جەستە گەورەکەی خۆیەوە سێبەرێکی مەزنی هێنا بۆ ژوورەکەەوە شەرمی لەوە دەکرد سێبەرەکەی هێند گەورەیە ڕووناکی چراکان تا دو ئەندازە کز دەکات بە هێواشی چاقی دەخواردەوە دەیگوت ئاگات لە خۆت بێ لە دەریادا ئاگات لە خۆت بێ خەڵک زۆر لەوێ دەخنکێن وەک هەمیشە ئەو پشت و مەپ پەنای مەزنی من بوو وەک هەمیشەی کیسەی پارەکانی دادەنا و چی هەبوو دەیدامێ و دەیگوت دەبێ لە ئەسمبوڵ کار بکەیت ئاگات لە دزەکان بێت ئاگات لە ڕێگاکان و دەریا بێت، کە گەیشتیتە ئەوێ ئاگادارم کەرەوە، من دەمگوت ئیکرامی هاوڕێم، من ئەرکی سەختت بەسەردا جێ دەهێڵم، ئەرکی ئەو تۆ کە دڵنیام تەنها تۆ دەتوانی جێبەجێیان بکەیت. ئەو بە خەمگینیەوە دەیگوت هەر شتێ بکرێ دەیکەم، بەڵام من لە وێزەی هەموو ئازارەکان نایەم، پێم دەگوت ئیکرام من دەزانم، دەزانم، تۆ چ فریشتەیەکی بەهێزیت، چ دڵێکت هەیە، من نامەوێ باسی جوانیت بکەم، دەزانم ئینسان بە تەنها لە وێزەی ئازارەکان نایە، تۆش کوڕی وڵاتێکیت مرۆڤە جوانەکانی هەمیشە تەنیان، کێشەکە ئەوە نییە ئێمە دەتوانین یان نا، ئەوەیە کە دەبێ بە بێدەنگی شتێک بکەین، شتێک ناوی بنێین شەڕ، چونکە شەڕ ئازارەکانی دونیا گەورەتر دەکا، شەڕ ئەگەر دژی هەموو خراپەکانیش بێ، دواجار بە جۆرێکی تر زەوی پڕ دەکاتەوە لە ئازار، شەڕ ئەگەر ئەوپەڕی دادپەروەریش بێت هەمیشە زەوی لێوان لێو دەکاتەوە لە خەم، نا ئیکرامی کێو من قسە لە داد ناکەم، ئەگەر قسەم لە داد بکردایە دەبوایە دوای بکوژانی سەریاس بکەوم دوای ئەوانە بکەوم کە سەریاسی دووەمیان بەم دەردە برد دوای ئەوانە بکەوم دواهەمین سەریاسیان سووتاند من قسە لە داد ناکەم داد زۆر جار بڕڕەقترە لە ناداد بەڵکو قسە لە شتێک دەکەم ناوی نییە شتێک تا ئێستا مرۆڤ ناوی نەناوە. مرۆڤ دەبێ شتێک بکا، شتێ کە هەر کەسە و لە ژیانی خۆیەوە ئیلهامی بۆ وەردەگرێ. بەڵام ئیکرامی من باسی چ دەکەم؟ من ئیلهامی ئەو شتانەم هەمووی لە تۆوە بۆ هات، ئیلهامی ئەو شتانەم لە تۆوە بۆ هات. نا ئیکرامی مەزن، من باس لە خۆتەرخانکردنی مرۆڤ دەکەم بۆ مرۆڤ. من لە دوا ئێوارەدا بە هەمان شێوەی یەکەمین ئێوارە دەنگم بەرز کردەوە و دەمگوت، من شتێکی زۆرت بۆ جێدەهێڵم، خوشکە سپییەکانت بۆ جێدەهێڵم، سریاسی دووەمت لەو زیندانە دوورەدا بۆ جێدەهێڵم، نەدیمی شازادەت بۆ جێدەهێڵم کە نەمبینیوە و بەبێ ئەو چیرۆکەکەشم. وەک هەموو چیرۆکەکانی دنیا ناتاوە دەمێنێتەوە ئەسێری ڕەشت بۆ جەدەهێڵم ئەو منداڵی دەبێشێک لەو خەسەخانە تاریکەدا دەری بێنێت ئەو نەخۆشانت بۆ جێدەهێڵم لە بەشی سوتاوەکاندی دنیادا لە یادی کردوون گۆڕی سەریاس و محەممەدی دڵ شوشەت بۆ جێدەهێڵم کە لە بری من بچیتە سەریان دوامین هەناری دنیات بۆ جێدەهێڵم ئەو بە بێدەنگی سەیری دەکردم و هیچی نەدەگوت پێشتر بە دەگمەن قسەی لەو شتانە دەکرد کە دەیکات، ئەو شەوە تا بەیانی جگە لەوەی لە دەریا ئاگاداری کردمەوە هیچی تری نەگوت، هەندێ جار دەیگوت ناتوانم دڵنیات بکەم هەموو شتێک دەکەم بەڵام ناتوانم دڵنیات بکەمەوە، بەیانی کاتێ دوا ماڵ ئاواییم لە خوشکە سپیەکان کرد، کاتێ ناو چاوانی هەردووکیانم ماچ کرد و فرمێسک بە ڕوومەت و ڕیشم دا هاتە خوارێ، ئیکرام بە بێدەنگی دەستی گرتم و سوار ماشێنەکەی خۆی کردم و گوتی با بڕۆین. لێت ناشارمەوە، نەمێرە دوا ئاوڕ لە خوشکە سپیەکان بدەمەوە، نەمێرا نیگای ماڵئاوایان لێ بکەم، دەبێ تێمگەن، هەموو ئەم چیرۆکەی من لە ترسێکی گەورەوە لە ماڵئاوایی سەرچاوەی گرتووە، ئەوان لەوێدا وەستابوون، بای بەیان یاری بە قژیان دەکرد، ئەو قژەی ئێستاش هەست دەکەم لەسەر ئەو دەریایە لەگەڵمدا دەنیشێتەوە، ئەو قژەی هەمیشە با بەرەو ئەو سەری دنیا دەیفڕاند، ئەوان لەبەر دەممدا وەستان و. من نەموێرا ئاوڕی ماڵئاوایان لێ بدەمەوە نیگاکانیانم نەبینی ئەوەی بینیم تەنها قژێکی چێوی و بادۆز بوو با لەگەڵ ڕێگاکاندا دەیبرد و لە پشتیشەوە پێکڕە سێبەری مانگی بەرەبەیان و تریفەی کۆتایی شەو هاودەم دەبریسکانەوە لەو جێگایی کە لە ماشێنەکەی کرام دابەزیم و سوار ماشێنێکی تور بووم بۆ سەر سنوور خۆر بە ئاستەمەڵ هاتبوو من و ئیکرامی شێو لە ڕوناکی سەرەتای بەیاندا باوەشمان بەیەکدا کرد و گریاین، من وەک شێتێک گریام و ئەویش وەک خۆی بە ویقاری مەخلوقە ئاسمانیەکان و فرمێسکەکانی دەڕشت، ماوەیەکی زۆر یەکترمان بەرنەدا، شتێکی قوڵتر و سەیرتر لە هاوڕێیەتی لە نێوان من و ئەودا دروست ببوو کە دەکرێت پێی بڵێم تێگەیشتنی مرۆڤ لە مرۆڤ. پێی بڵێم حاڵی بوونی ئەو لە ڕێگای پێچاوپێچ و شەوە تاریک و خەیاڵە لەماوێکانی من لە دواسادا بە منی گوت من دەبێ لەوێ بم لەو دارستانەدا بم و چاوەڕوان بم چ تەیرێکی بیمار لە نزیکەوە نیشتەوە بیماری بکەم ئەوە دواهەمین ڕستی ئەو بوو چاوی سڕی و دەستە سڕەکەی خۆیدایە دەستم خدا حافزی لێکردن و ڕۆشت من لە شوێنی خۆم دەگریام و جگە لە سێبەری ئەو کە و جێگایی پڕکردبوو هیچی دیکەم لە جیهاندا نەدەبینی کە بەجێی هێشتم هەستم بە ڕووتی و لاوازییە کرد کە تا ئەو چرکەساتە لە جەستەم جیا نەبۆتەوە کە بەجێی هێشتم هەستم کرد ئیدی هەتا هەتایە تەنهام بەڵام من و ئەو دوو ڕێگەمان هەبوو من دەبوایە بەرەو دەریا بکەومە ڕێ دەبایە ئەو سەفەرە تەواو بکەم کە سەفەری من بوو ئاوها بەرەو دەریا کەوتمە ڕێ ئاوها دوای ئیستێکی کورت لەو شارەدا کە ئەو هەموو ڕەحلەبەرانەی پێ ناساندم، لەو بیابانە دوورانەوە بەرەو دەریا هاتم، ئەو شەوە کە لە پاترا سوار کەشتیەکان بووم، جانتاکەم مەرهەمانە و شتانی تێدا بوو کە دەبوایە تێدا بێت، جلەکانم دوو هەناری شووشە کە سێیەمیانم بۆ هەتا هەتایە ون کردبوو، گوڵدانێکی زیو، کاسێتەکانی سریاسی دووەم، ناونیشانی خەستەخانەیە لە ئینگلستان کە دوهەمین سریاس لە بەر پەنجەرەکەوە سەیری ئەستێرەکان دەکا. چڵێکی بچکۆلانەی دوامین هەناری دونیا کە تا مردن لەگەڵ خۆمدا دەیگێڕم، پارچەیەک ڕۆژنامە بە وێنەی مارشاڵ و عارەبانە بچکۆلەکەیەوە، دوو گوڵی سپی جاویدان، دوو گوڵ شەوانە بۆنی ئەو دوو خوشکە سپییە دەهێنێتەوە ژیانم. لە ئەستەمبوڵەوە دوهمین کاسێتی سریاسی دووەمم بۆ هات، منیش لە پاتراوە دوهمین کاسێتی خۆم بۆ نارد، تا ئێستا کە من لەسەر ئەو کەشتیە وەستاوم و ئەو چیرۆکە دەگێڕمەوە، ئەو لە زیندانەکەی خۆیدا چاوەڕوانی ئاشتیەکە لەو قەڵایە دەری بهێنێت، خەو بە ڕۆژگارێکەوە دەبینێ ناوی خۆی تیا بگۆڕێت، بڕوات و منداڵێک دروست بکات ناوی سەریاسی سەباح دەمی نەبیستبێت، دۆستان نازانم سبەی شەو دەبێ باسی چیتان بۆ بکەم ئەم چیرۆکەی من هەرگیز کۆتایی نایە چیرۆکی ئەو کوڕە شووشانەی لە وڵاتێکی شووشەدا لە زەمانێکی شووشەییدا ژیان سبەی شەو دەکرێت دووبارە دەست پێ بکەمەوە بەم چیرۆکە لە هەمان جێگاوە دەست پێ بکەمەوە و بە ڕێگایەکی دیکەتە بیانهێنم و بیانهێنمەوە سەرم کەشتییە، دواجار ئەوە گرنگە پیاوێک هەیە لە ناو لمەوە دێت و لە کەشتییەکی پەنابەراندا لە دەریادا ون دەبێ، ئەو پیاوە منم. من ئەمشەو و دوا شەو گومانم لەم سەفەرە گەورەتر دەبێ، ئێمە نەزانانە لە ئۆقیانووسێکی ترسناکدا دەسوڕێینەوە، چەندەها شەو دەسوڕێنەوە و ناگەینە هیچ. ئەم کەشتییە هەتا هەتایە لەم دەریایەدا دەمانخولێنێتەوە. من هەموو شەوێ لێرەوە هاوار دەکەم. سریاسی، سەباح دەم، تۆ لە کوێیت؟ من پیاوێک لە لم و ئاو، تۆش کوڕێکی لە خۆڵەمێش. هەموو شەوێک کە ئێوە دەخەون بێ وچان دێم و بە دەریا دەڵێم، شتێک لە من بەرە بۆ ئەو شتێک لە ئەو بهێنە بۆ من هاواری لێ دەکەم سریاس وەڵامم بەرەوە بەڵام جکە لە سەدای شەپۆلەکان هیچی دی نابیسم هاواری لێ دەکەم ئەی منداڵی ئاگر من بەرەو لای تۆ دێم و وەرە زمان بەڵام ئەو هیچ ناڵێ ئەو لەو زەریایەدا بێدەنگترە زۆر شەو هەست دەکەم ونبوونی من لە ئۆقیانوسدا ونبوونە لەناو بێدەنگی بێسنووری دەریادا مەخلوقێک کە جارێ لە جاران لەسەر زەوی لە دایک دەبێت و دەسوتێت و بێدەنگیەک هەڵدەبژێرێ کە لەو بێدەنگیە زیاتر هیچی دی نییە هەڵی بشێرێ بێدەنگی ئەم دەریایە و بێدەنگی سەریاسەکان ونبوونی من لێرەدا و لەوێدا خنکانی من لێرەدا و لەوێدا یەکشتە دۆستانی من ئەی ئەوانەی بێ وچان گوێم لێ دەگرن وەرن ئیدی با سەیری دەریا بکەین وەرن و دەستی خۆتانم بدەنێ با سەیری ئەو شەپۆلانە بکەین کە پێ دەچێ تا کۆتایی ئێمە بەم زەریایەدا بسوڕێنەوە سەیرکەن ئەستێرەکان لە سەرمانەوە تەماشامان دەکەن هەموو شتەکان پێکەوە ڕا یەک ئاوازمان بۆ دەهێنن هەموو شتەکان پێمان دەڵێن تا دەتوانن بوەستن و سەیری ئێمە بکەن نا من لەناو ئەم دەریا گەورەیەدا کە بێ ڕەحمانە یاریمان پێدەکات ماندوو نابم سەیری ئەو شەپۆلانە بکەن چ توڕە لە دوورەوە دێن و یاری بەم کەشتێ بچکۆلانە دەکەن من بۆنی گەردەلوولێکی سامناک دەکەم بۆنی با ڕەشێکی توندی دەریا دەکەم لە دوورەوە دێت و ئاسمان تاریک دەکا هەز دەکەم چیتر زەریا گوێ لە هاواری ئەمە ناگرێ خودایە من شەپۆلی گەورە و ترسناک دەبینم لە دوورەوە دێن، هەست بە شنی تاریکی مردن دەکەم لەم ئۆقیانووسەدا بێخەم بەسەر سەرماندا دەفڕێ، تا دێ هەست دەکەم ئاو زیاتر و زیاتر بەرەو دووری و تاریکی ڕامان دەکێشێ. بەڵام ئەی دەریا من لە تۆ ناترسم، گوێ بگرە، ئەی دەریا گوێ بگرە لێم، من ماندوو نابم، دڵنیام گەر لێرەشدا بمرم شتێک سەدای من بۆ دوور دەبات، شتێک دەنگم تێکەڵ بە دەنگەکان دەکاتەوە، شتێم چیرۆکەی من بەرەو ئەوپەڕی ئۆقیانووسەکان دەبا، شتێک، مرۆڤێک، ئاوازێک کە دواجار یەکێک دێت و شفراتەکانی دەخوێنێتەوە و دەی گەیەنێتەوە بەوانی دی. وەرن سەیری دەریا بکەن. سبەی شەو سەر لە نوێ ئەم چیرۆکەتان بۆ دەگێڕمەوە. تا ئەگەر ئێوەش لەبەرتان نەکرد دەریا لەبەری بکە. ماسیەکان لەبەری دەکەن، ئەستێرەکان لەبەری دەکەن. سبەی دووبارە لێرەدا دادەنیشین و بە جۆرێکی دی و بە هەوارێکی ترەوە چیرۆکی ئەو کوڕانەتان بۆ دەگێڕمەوە کە من لە دوای ئەوان هاتوومەتەم ئۆقیانووسەوە. مەڕۆن. دڵنیام ئەگەر ئێوەش گوێ نەگرن، باکان گوێ دەگرن. ئێوەش نەبیستن ئەو باڵندە خەوتوانەی سەر کەشتیەکە دەمبیستن وەرن بێوچان سەیری دەریا بکەین بێوچان سەیری بکەین بێوچان بێوچان بێوچان ئێمە هەتا هەتایە لەم ئۆقیانوسەدا ونین ئەوەی لە دەریادا ون دەبێت بتوانێت بە دوای خۆیدا تەماشای ئاو بکات وەکەوەی لە سەحرادا ون دەبێت و بە دوای خۆیدا تەماشای لم دەکە لێرەدا هاتینە کۆتایی ڕۆمانی دوهەمین هەناری دنیا نووسینی بەختیار عەلی ئامادەکردنی کاوە حەسەن جێبەچێکردنی دەنگ سەلاح حەمە عەزیز